چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. گوێگرانی خۆشەویست سڵاوان لێبێ و ئەم کاتتان باش لە حەڵلقەی پێشووی کتێبی کەلیلە و دیمنا لە گفتوگۆی نێوان کەلیلە و دیمنا ڕامانگرت فەرون با بەیەکەوە لەم حەلقەیە گوێ لە تەواوکاری گفتوگۆی و دوانە بگرین سەبارەت بە پەند و ئامۆژگاریەکانیان بۆ یەکتری دەربارەی لەناوبردنی گاکە. دیمنەوتی ئەگێڕنەوە، باڵندەیەک کە پێیان ئەوت زیقاوڵە لە قەراغ دەریایەکدا هێلا ناکا. ژنەکەی پێی ئەڵێ خۆزگە شوێنێکی ترمان بدۆزیایەتەوە، چونکە لێرەدا ئەترسم. کە ئەو هەستە خێوی دەریا بێت و بەچکەکانمان بخوا، چونکە گەلێ جار هەڕەشەی لێ کردووین. ئەویش وتی، لە شوێنی خۆتا یەلکە بکە و هیچ مەترسە، خێوی دەریا ئیشی وا ناکا. مێکار چەند قسەی بۆ کرد سوودی نەبوو، لە پاشا پێی وت، ئەوەی کە قسەی چاک وەرنەگرێ، ئەوەی بە سەرا دێ، کە بە سەرکی سەڵدا هات، گوێی نەدایە قسەی مراویەکان زیقاوڵە نێرەکە وتی ئەوە چۆن بووە مێکە وتی ئەگەڕنەوە گۆمێک هەبوو کیسەڵێکی تێئاژیا و لە نزیک گۆمەکەوە دوو مراویە ژیان ئەمانە لەگەڵ کیسەڵدا دۆستایەتیان پەیدا کردبوو هۆگر یەکتری بوون لە پاشا ناوی گۆمەکە دێتە کەزی وشک بوون مراویەکان دێن کە ماڵاوایی لە کیسەڵ بکەن و ئەڵێن ئێمە لەبەر وشک بوونی ئەم گۆما ڕۆین بۆ شوێنێکی تر کیسەڵەکە ئەڵێ بەخوا وشک بوونی ئاوی ئەم گۆمە بە منەوە دیارە وەکو کەشتی وام بە ئاو نەبێ ناژیم ئەبێ منیش لەگەڵ خۆتانا بەرن مراویەکان وتیان دارێک گەێنین بە دەنوک هەردوو سەریەگرین و تۆش ناوەڕاستی دارەکە تون بەدەم بگرە و لە پاشان بە ئاسمانە ئەفرین بەڵام ئەگەر گوێت لە قسەی ئەم و ئەو بوو نابێ بە هیچ جۆرێک قسە بکەی و قسەی زانەکان بێنەرەوە بیرت کە وتویانە هەرچی بەسەر پیاوا بێ لە جیهاندا بەهۆی زمانیەوەیەتی لە پاشە هەڵیان گرت و بە هەوادا فڕین دانیشتوانی ئەو ناوچەیە کە ئەوەیان دیوتیان چەند سەیرە ئەو دوومراویەکی سەڵیان هەڵگرتووە و کیسەڵەکە خۆی پێڕانەگیرا و وتی یاخوا کوێر بن لەگەڵ قسە کردنا کەوتە خوارەوە و مرد. زیقاوڵە نێرەکە بە ژنەکەی وت قسەکەتم بیست بەڵام لە خێوی دەریا مەترسە. لە پاش ماوەیەک ئاوی دەریا هەستا و خێوی دەریاش بەچکەکانی بردن. مێکە وتی من زووەم زانی ئەم کارەساتە ڕووە دا. نێرەکە وتی، تۆڵەیە سێنم. هەستا و چووە لای کۆمەڵێک باڵندە و سکاڵای خۆی کرد. ئەوانیش وتیان، مەلدرێژ پاشامانە، بمانبە بۆ لای، هەتا بانگی بکەین و هاواری بۆ ببەین کە بە هێزی سەربازەکان تۆڵە بسێنێ. بە کۆمەڵ چوون بۆ لای و هاواریان بۆ برد، ئەویش خۆی دەرخست، تێیانگەیاند و، داوای یارمەتیان لێ کرد ئەویش بڕیاری دا کە تۆڵە بسێنێ خێوی دەریا کە ئەوەی زانی ترسا لە شەڕی پاشایەک کە هێزی بە سەریا نیە لە بەرەوە خێرا بەچکەکانی زی قاوڵەکەی هێنایەوە و لە پاشا ڕێ کەوتن پادشای باڵندەش وازی لێ هێنا. لەبەرئەوە ئەم قسەیەم بۆ کردی کە بزانی شەڕکردنی تۆ لەگەڵ شێردا باش نییە گاکە وتی من شەڕ و دوژمنایەتی لەگەڵ ئەودا ناکەم هەتا بە تەواوەتی بۆم ڕوون نەبێتەوە، ئەو کاتە بە فێڵ زاڵە بم بەسەریا. دیمنە ئەمەی پێ ناخۆش بوو. وای زانی گەر شێرەکە ئەو شتانەی لە گاکەدا نەدی کە ئەم وتبووی، دڵ پیسەکا و ئەم بە درۆزن دەرەچێ. لەبەر ئەوە وتی هەستە بڕۆ بۆ لای شێرەکە. کە سەیری کردی ئەزانی چی لە ژێر سەردایە. گاکە وتی چۆن ئەزانم؟ دیمنە وتی ئەیبینی کە خۆی ئامادە کردووە و سنگی دەرپەڕاندووە. لەسەر کلکی دانیشتووە و گوێی قوت کردووە و بە توندی سەیری دەکا و دەمیشی دابچڕیوە. گاکە وتی ئەگەر بەو جۆرە دیم، تێیەگەم کە قسەکانت تەم و ڕاستن و هیچ درۆیەکی تیا نییە. کە دیمنە لێبۆوە لە هاندانی شێر و گا لە یەکتر، ئینجا هات بۆ لای کەلیلەی برای و هەردووکیان بەیەکەوە چوون بۆ سەیری شەڕی شێر و گا. گاکە گەیشتە لای شێرەکە و سەیری کرد، هەروەکو دیمنە وتبووی، چنگی دادابوو ئامادە بوو، پێی وت، هاوڕێی پادشا وەکو هاوڕێی مار وایە، کە نازانێ، کەی پێی وەیەدا. شێرەکەش کە سەیری گاکەی کرد، ئەو نیشانانەی هاتە پێش چاو، کە دیمنە پێی وتبوو. وای زانی کە بۆ شەڕ هاتووە و پەلاماری دایە و شەڕیان گەرم بوو و خوێن ڕژا. کاتێ کە لیلە ئەوەی دی بە دیمنەی وت هەی ناپیاو، شێر بریندار بوو، گاکەش لە ناو چوو. خراپترین کار ئەوەیە کە پیاو هاوڕێکەی تووشی شەڕ بکا و لەوە زیاتر چارەیەکی تر نەزانێ. پیاوی ژیر بە وردی سەیری کار ئەکا و بیری لێ ئەکاتەوە. ئەگەر زانی باشە و ترسی تیا نییە، لێ ئەچێتە پێشەوە. بەڵام گەر زانی خراپ و ترسناکە وازی لێ دێنێ من لەم گوناهە گەورەیە دەترسم تۆ قسەی جوانت کرد بەڵام کرداری جوانت نەبوو کوا پەیمانەکە کە زیان بە شێر نەگەیەنێ زانەکان وتویانە قسە لەگەڵ ئیشدا و زانین لەگەڵ خۆ پاراستندا و چاکەکردن لەگەڵ هیوادا و ماڵ لەگەڵ بەخشندەییدا و ژیان لەگەڵ لەش ساغیدا و سەربەستی لەگەڵ شادیدا بەکاردێن. تۆ بزانە کە ئامۆژگاری پیاوی ژیر لە لاساری دوورەخاتەوە و کەچی گەوج لاسارترەکا. وەکو ڕۆژ کە چاوی هەموو چاوساغێک تیژەکا، کەچی شەمشەمەکوێرە کوێرترەکا. پێشینان و تویانا، هەرچەندە کە پادشا پیاوێکی گەورە و دادپەرست بێ، بەڵام وەزیرەکانی خراپ و دڵڕەق بن، نایەڵن چاکە بە کەس بگەیەنێ. کەس ناوێرێ لێ نزیک بێتەوە. وەکو ئاوێکی پاک و جوان وایە کە تیمساحی تیا بێ کەس ناوێرێ ئاوی لێ بخواتەوە تۆش ئەی دیمنە ئەتەوێ کە خۆت نەبێ کەسی تر لە شێر نزیک نەبێتەوە ئەمەش کارێکە و کارگیز ناکرێ و ناشبێ چونکە وتویانە دەریا بە شەپۆلدانی و پاشا بە هاوڕێیانی. ئەوەش گەوجیە هاوڕێ پەیدا کردن بە بێ پەیمانی و کڕینی بەهەش بە پاکانە و سودی خۆت بە زیانی کەسانی تر بەڵام ئامۆژگاریکانی من بۆ تۆ وەک قسەی ئەو پیاوەی لێ هات کە بە باڵندەکەی وت ئەو کەسە ڕاست مەکەرەوە کە ڕاست ناکرێتەوە و ئامۆژگاری کەسێک مەکە کە قسە وەرناگرێ دیمنە وتی ئەوە چۆن بووە؟ کەلیلە وتی ئەگێڕنەوە کۆمەڵێک مەیموون شەوێکی ساردی زستان، لە ئەشکەوتێکدا ویستیان ئاگر بکەنەوە. چاویان کەوت بە گوڵاستێرەیەک کە بە هەوادا ئەفڕی وەکو پریشکی ئاگر وابوو. گرتیان لە پاشا دارێکی زۆریان کۆکردەوە و گوڵاستێرەکەیان خستە سەر و دەستیان کرد بە فووکردن. لە نزیکیانەوە باڵندەیەک هەبوو بانگی کردن. وتی ئەوەی کە گرتووتانە ئاگر نییە. بەڵام گوێیان بە قسەکەی نەدا. ویستی کە بچێ تێیان بگەیەنێ، پیاوێک کە لەوێ وا ئەڕۆی پێی وت، کەسێک ڕاست مەکەرەوە کە ڕاست ناکرێتەوە. ئەو بەردە ڕەقەی کە هەرگیز ناشکێ، شمشێری لەسەر تاقی ناکرێتەوە. ئەو دارەی کە ناچەمێ، گۆچان و کەوانی لێ دروست ناکرێ. خۆت ماندوو مەکە. باڵندەکە گوێی نەدایە. چوو بۆ لای کە تێیان بگەیەنێ. کە ئەوەی گرتوویانە گوڵاستێرەیە، یەکێک لە مەیموونەکان باڵندەکەی گرت و دای بە زەوی دا و کوشتی. ئەمەش ئامۆژگارییەکانی من بوو لەگەڵ تۆدا، لە پاشان فێری فێڵ و تاوانیش بووی و فێڵ ئەنجامی لە تاوان خراپترە، بۆ ئەمەش سەرگوزشتەیەک هەیە. دیمنە وتی. کەلیلە وتی، ئەگێڕنەوە دوو پیاوی فێڵباز و بێهۆش ئەڕۆن بۆ بازرگانی، لە ڕێێ کابرای بێهۆش تۆزێک دواکەوێ و کیسەیەک ئەدۆزێتەوە کە هەزار دیناری تیابێ، دانیشن بۆ دابەشکردنی، فێڵبازەکە لە دڵی خۆیدا بڕیارەدا کە هەزار دینارەکەی لێ بسەنێ، وتی بەشی ناکەین، چونکە هاوبەشی و ڕێکەوتن دڵپاکی و تێکەڵی پێوەیە، بەڵام هەریەکەمان شتێکی لێ هەڵەگرین، ئەوەکەی تری لە ژێر ئەم دارەدا شارینەوە، هەر کاتێ ویستمان دێینەوە و پارەی لێ هەڵەگرین. پارەکەیان لە ژێر دارێکی زۆر گەورەدا شاردەوە و هاتنەوە بۆ شار. لە پاشان کابرای فێڵباز بە دزییەوە ئەچێ هەموو پارەکە ئەبا و شوێنەکەش وەکوو جاران چاک ئەکاتەوە. لە پاش چەند مانگێک کابرای بێهۆش دێت و ئەڵێ بە خوا برادەر من هەژارم و پێویستم بە پارە هەیە، با بچین بۆ لای دارەکە بەیەکەوە ئەچن سەیری ئەکەن هیچی تیا نەماوە فێڵباز بە هەردوو چەپە و کرێماڵەی بە سەری خۆیا و ئەڵێ پیاو هەرگیز لە هاوڕێی دڵ پاک نەبێ بە دزی منەوە هاتووی و پارەکەت بردووە ئەویش سوێندی بەوە خوا کە بە هیچ جۆرێک ئاگای لەوە نییە کابرای فێڵباز دەڵێ، تۆ نەبی کەسی تر بەم شوێنە نازانێ، لێیان ئەبێ بە شەڕ و ئەچن لای قازی و کابرای فێڵباز لەوێ ئەڵێ، ئەم کابرایە هەزار دینارەکەی بردووە و بێ هۆشیش ئەڵێ درۆکە. قازی بە فێڵبازەکە ئەڵێ، شایەتت هەیە کە ئەم پارەکەی بردووە؟ فێڵبازەکەش ئەڵێ، بەڵێ دارەکە شایەتیم بۆ ئەدا کام بردوویەتی. کابرای فێڵباز بەر لەوە باوکی ئەخاتە ناو کلۆری دارەکەوە و کە خۆی بشارێتەوە و کە پرسیاریان لێ کرد وەڵام بداتەوە. کە قازی ئەوەی بیست سەری سوڕما و هەستا خۆی و سەرباز و فێڵباز و بێهۆش هەموو ئەچن بۆ لای دارەکە. قازی پرسیاری لە دارەکە کرد. کابرای پیرە لە ناوە وتی، بەڵێ! بێهۆش پارەکەی بڕدووە. کە قازی گوێی لێ بوو زۆر سەری سوڕما. فەرمانی دا کە دارەکە بسووتێنن. لە هەموو لایەکەوە گریان تێ بەردا. باوکی فێڵباز دەستی کرد بە هاوار کردن. کە دەریان هێنا نزیک بوو بخنکێ. قازی پرسیاری لێ کرد. ئەویش بە ڕاستی پێی وت. قازی زللەیەکی لێ دا و کابرای فێڵبازیان دارکاری کرد و پشتاوپشت سواریان کرد و گێڕایان و قازی هەموو پارەکەی لێ سەندەوە و دای بە بێ هۆش. لەبەر ئەوەم قسەیم بۆ کردی کە بزانی فێڵباز هەمیشە لە ژێرەوەیە. تۆش فێڵ و تاوان سەریان تێ کردووی. ئەوەش بزانە کە لە سزای ڕزگارت نابێ. چونکە دووزمان و دووڕوویت. ئاوی ڕووبار ئەوەندە خۆشە کە ناگاتە دەریا. وا خۆشی خێزان ئەوەندەیە کە پیاو خراپیان تیا نییە. پیاوی دووزمان وەکوو مار وایە کە پیاو پەروەردەیەکا. لە پاشا هیچی لێ نابینێ پێوەدانی نەبێ پێشینان وتویانە لەگەڵ پیاوی ژیر و بەخشندەدا بگەڕێ چونکە تەواوە و کەم و کوڕی تیا نییە لەگەڵ پیاوی ژیر و بەرچاوتەنگیشدا بگەڕێی هەرچەندە کە ڕەوشتی باش نییە بەڵام خۆت لە ڕەوشتی بپارێزە و کەڵک لە مێشکی وەربگرە هەروەها هاوڕێیەتی بگرە لەگەڵ پیاوی بەخشندە و گەوجدا، کەڵک لە بەخشندەیەکەی وەربگرە و بە ژیری خۆت سوودی پێ بگەیەنە، بەڵام لە دەستی بەرچاو تەنگی گەوج ڕابکە و خۆت دوور بخەرەوە. منیش خۆم لە تۆ دوور بخەمەوە باشە. هاوڕێ چۆن کەڵک لە تۆ وەرەگرێ کە تۆ ئەوت کرد بە پاشاکەت کە ڕێزی ئەگرتی و سەربەرزی کردبووی؟ ئەمە وەکوو سەرگوزشتەی ئەو بازرگانە وایە کە وتی، خاکێک مشکەکانی سەد مەناسم خۆن، دوور نییە کە بازەکانی فیل هەڵبگرن، دیمنە وتی، ئەوە چۆن بووە؟ کەلیلە وتی، ئەگێڕنەوە، بازرگانێک هەبوو، چوو بۆ بازرگانی کردن لە دەرەوە، سەد مەن ئاسنی هەبوو، دایە دەست یەکێک لە هاوڕێکانی، کاتەوە داوای ئاسنەکەی کرد، کابرا وتی، مشک خواردی. بازرگانەکە وتی، بیستوومە کە هیچ شتێک نییە وەکوو مشک بتوانێ ئاسن بخوا. کابرا ئەمەی پێ خۆش بوو کە باوەڕی پێ کرد. بازرگانەکە هاتە دەرەوە و چاوی کەوت بە مناڵێکی کابرا لەگەڵ خۆیدا بردیەوە بۆ ماڵەوە. بەیانی کابرا هات و پێی وت، ئەرێ نازانی کوڕەکەی من لە کوێیە؟ بازرگانەکە پێی وت، دوێنێ کە لە ماڵی ئێوە هاتمە دەرەوە، چاوم کەوت بە بازێک مناڵێکی هەڵگرتبوو، وابزانم کوڕەکەی تۆ بوو. کابرا کێشای بە سەری خۆیا و وتی، ئەرێ برادەران، هەرگیز بیستووتانە باز مناڵ هەڵبگرێ؟ بازرگانەکە وتی، بەڵێ، خاکێک مشکەکانی سەد مەناسن بخۆن، هیچ دوور نییە کە بازەکانی فیل هەڵبگرن. کابرا پێی وت، ئاسنەکەتم خواردووە، ئەمەش نرخەکەیەتی، کوڕەکەم بدەرەوە. لەبەرئەوە ئەم قسەیەم بۆ کردی کە بزانی ئەگەر ناپاکی لەگەڵ هاوڕێکەتا بکەی، لەگەڵ کەسانی تردا زیاتری ئەکەی. و ئەوەی کە هاوڕێیەکی هەبوو خراپەی دەربارەی کەسانی تر کرد، هاوڕێکەی تێگا کە مانای دۆستایەتی نازانێ. هیچ شتێک وەکوو دۆستایەتی لەناو نەچووە کە لەگەڵ یەکێکدا بکرێ کە پەیمانی لا نەبێ. بۆ چاکە لەگەڵ کەسێکدا کە سوپاس نەکا و ئامۆژگاری بۆ کەسێک کە قسە وەرنەگرێ و نهێنی لای کەسێک کە پارێزگاری لێ نەکا. هاوڕێی چاک چاکەی لە دوایە، دۆستی خراپ خراپە ئەدا. وەکوو با گەر بەلای بۆنی خۆشدا بڕوا هەڵیەگرێ، وا گەر بەلای شتی بۆگەندا بڕوا هەر هەڵیەگرێ. ئیتر قسەی من لەگەڵ تۆدا زۆر گران بوو. کەلیلا لە قسەکانی بۆوە و شێرەکەش گاکەی کوشت. لە پاش کوشتنی توڕەیەکەی نەما و وتی داخەکەم زۆر ژیر و دانا بوو نازانم لاوانەیە کە بێگوناه بووبێ یان درۆیان بەدەمەوە کردبێ ئیتر زۆر پەشیمان بۆوە و خەفەتی خوارد دیمنە بەم جۆرە شێرەکەی دی هات بۆ لای و وتی مژدە بێ خوا دوژمنەکەی لە ناو بردی بۆچی خەفەتە خۆی ئەی پاشا شێرەکە وتی من بۆ ژیری و ڕۆشەنبیری و ڕەوشتی باشی گاکە خەفەتە خۆم دیمنە وتی، هیچ بەزەییت پێدا نەیەتەوەی پاشا. پیاوی ژیر بەزەیی بە کەسێکدا نایەتەوە کە لێی بترسێ و و پیاوی لەسەرخۆ و تێگەیشتوو ڕەنگە کەسێک لە خۆی نزیک بکاتەوە لەبەر سوودی خۆی، هەرچەندە کە ڕقیشی لێی بێ. وەک ئەوەی کە دەرمانی تاڵ بە نابەدڵ ئەخواتەوە لەبەر چاک بوونەوەی لە دەرد و نەخۆشی، وەیان کەسێک کەسێکی زۆر گەورە و خۆشەویستی دوور بخاتەوە و لەناوی بەرێ لە ترسی گیانی خۆی. یان ئەو کەسەی کە مار بە پەنجەیەوە ئەدا ئەیقرتێنێ لەبەرئەوەی کە ژارەکە نەچێتە ناو لەشیەوە، شێرەکەش بە قسەی دیمنەی کرد و، لە پاشا پێی زانی کە درۆزن و ناپاکە ئینجا کوشتی و لە ناوی برد. بەڵێ بەڕێزان دەرگای شێر و گا بەم شێوەیە کۆتایی هات، ئومێدەکەین سوودتان لە پەند و سەرگوزشتەکانی وەرگرتبێ. لەگەڵمان بن خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.